زاتی پاکی خوای تبارک و تعالی ببێتە ئەوەی کەوا خوای تعالی بمانخاتە ناو فیردەوسەکەی خۆیەوە و ڕەدی نەکاتەوە بەسەرمانا خوای تعالی و عیباداتانەمان وا لێ قبوڵ کا کە ان شاء الله لە دوای ڕەمەزان بە ئیزنی خوا بەرەو پێشتر بڕۆین نەک بڵێن کەوتینە ئیسراحەت و تەواو پشتی لێبەر بین نەوەکو وەکو ئەوانەی تەنها لە ڕەمەزانا خوای تعالی ئەپەرستن برا بەڕێزەکانم خوای تعالی لەم دوو ئاەتەیە فەرمێ ئاەتی پ حوت و پ هەشتی سوورەتی یونس ئەفەرمێ ئەی خەڵچینە بانگەوازەکە بۆ هەموو خەڵکیە ئەی خەڵچینە هەچی لەسەر زەویا هەن هەمووتان ئێوە مەوعیڵەیەکتان بۆ هاتووە ئامۆژگاریەکتان بۆ هاتووە کە ئەتان ترسێنێ لە پەروەردگارتانەوە ئەگەر بێت و بە قسەی نەکەن خوای تعالی سزاتان ئەیە وشفاء لما في الصدور ئەو قورئانە شیفای هەموو ئەو دڵانە دەدا کە پڕێتی لە شیرک و کوفر و لە نیفاق و لە گوناحەکان هەمووی ئەکا بە تەوحید و بە سوننە و بە تاعەت وە هدی و رحمە للمومنین ئەمە ڕێبازە هدا یەعنی ڕێباز یەعنی تاکە ڕێبازە تۆی پێ ڕزگار ئەبی بەرەو خوای تبارک تعالی ئەڕۆی هەموو ڕێبازێکی تر باطلە وما یومین اکثرهم باللە الا وهم مشرکون زۆربەی زۆری ئەوەی بڕوای بەخوا هەیە مشریک لەسەر و هەمویانەوە شەیطان زۆر ورد ببنەوە لە شەیطان بڕوای تەواوی بەخوا هەیە بە بەهشتەکەی هەیە بە قیامەتەکەی هەیە تەنانەت کە خوای تعالا لە بەهشت دەری کرد وتی خوایە ڕێگەم بە هەتا ڕۆژی قیامەت بڕواشی بە ڕۆژی قیامەت هەیە هەموو پێغەمەرانی بینیوە هەتا ڕۆژی قیامەتیش ئەژی لە من و تۆ زیاتر قەناعەتی بە بەهەشتێ چکە لە بەهەشت خواردوێتی و خواردوێتیەوە پۆشاکی بەهەشتی لەبەر کردووە لەگەڵ مەلایکەیا بووە ئینجا بە واستەی سەجدەیەک بەرە نابم خۆی کافر کرد ئاگادار بن ئیشەکە زۆر قورسە ئەوها نییە خوا ڕحەم و ڕاحمینە و تەواو بەڵێ ڕحەم و ڕاحمینە و بەڵام عیقابەکەشی ئەلیمە هەموو گوناحی شەیتان ئەوەندە بوو وتی سەجدە بەرە وتی نابم نەیوت خوایە تۆ ڕاست ناکەی یا جوێن بەخوا بە یا بڵێ بەهەشت نییە جەهەنەم نییە پێغەمبەران نین درۆکەن نەخێر تەنانەت لە قورآە خواڵێ کاتێک کە ئەم کە ئەم شەیتانە خەڵکی بەرەو کوفرە بە کوفرەکەی پێکە پاشەک شاکەوەڵێ ئینی ئەخاف الله رب العالمین ئەڵێ من لە خوای رب العالمین ئەترسم جا بێ ئاگادار بی ئەم تاکە ڕێبازەیە بەرەو خوا و با پاشان خوای تعالی فەرمی قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا تۆ بە فەضل و بە ڕەحمەتی خوا کە ئیسلامە کە قورآانە دڵخۆش بە دڵخۆشی تۆ ئەمڕۆ بە گۆرانی و مۆسیقا و ئافرەت و تێکەڵاوی و تەوقەکردن و فیسق و فجور نەبێ ڕەحمەتی خواتان لێبێ لەو ڕەمەزانە پیرۆزو لەو ڕەمەزانە پڕ لە تەقوایەوە تۆ بێیتە سەر ئەمڕۆ ئەمڕۆ ئەبێ ئاگاداری خۆت بی براکەم شەیتان هەمووی لەدەست دەرهێنێ هەرچیت بەدەست هێناوە ئەلەم ڕۆژەیا زۆر بەی زۆری خەڵک لەدەستی ئەچێت وریای خۆت بە خوای تعالی ئەڵێ خۆشحاڵ بە بەچی بە قورئانەکەی قەت مەڵێ وڵا تااقەتم چوو تەواو ئەم هەموو حرامە حرامە چی لێ بکەین کاکە تۆزێ بە بای خۆشمان بین با تۆزێ هەوەسی خۆشمان بەکار بێنین خوای تەعالا لە حەڵاڵا هەمووش شێوازێکی خۆشحاڵی بۆ دابین کردووی لە حەڵاڵا بەڵام لە حەرامە ڕێبازی سەرفرازی تۆی تیا نییە ئاگاداری خۆت بە برای بەڕێزت ئێمە ئەو عیدانە و ئەو جەژنانی لە دینا هەمانە سێ جەژنن وەرن تەماشایان کەن لێیان بکۆڵنەوە جەژنی یەکەم جەژنێکی هەفتانەیە علەما فەرموون کە زۆر کەس ئاگای لێ نییە بۆ جەژنە ئەڵێن هەفتەیەک تۆ ڕۆژەکان پێنج نوێژاکەی لە دوای ئەم هەفتەیە کۆتایی هەفتەکە کە جمعەیە ئەم پێنج نوێژانە لە دوایەوە ڕۆژێکی جەژنی بۆ داناوی کە لەو ڕۆژە خەڵک هەمووی کۆبێتەوە لە ڕۆژی هەینە ئەو هەینە ئەو جمعەیە کە بۆتە جەژنی تۆ لە دوای چەند ڕۆژ عیبادەتی پێنج نوێژەکە هاتووە کەواتە نوێژە کەواتە جەژنەکەمان کە جەژنێکی ئوسبوعە جەژنێکی هەینە جەژنێکی هەفتانەیە لە دوای عیباداتی نوێژەکانی ڕۆژەکانی پێش ڕابردوو هاتووە بێینە سەر جەژنی ڕەمەزانی ئێستا لە دوای چی هاتووە لە دوای مانگێک ڕۆژوو شەو نوێژ گریان قورئان خوێندنەوە پاڕانەوە نوێژی جەژن زەکات الفطر خوای تعالی ئەم خۆشەی بە ئێمەیە خوایە گیان لێما قبوڵ کەی پاشان جەژنی ڕەمەز قوربانت هەیە جەژنی قوربان دە ڕۆژ تۆ بە ڕۆژووە بی کە پێڵێن نۆمینەی حاجیان نۆ ڕۆژ تۆ بە ڕۆژووە بی دە ڕۆژ تۆ لە تاعەتای کە عەمەلی ساڵح ئەوەندە گەورەیە لە هیچ ڕۆژێکی کە ئەوەندە گەورە نیە وەکو حەدیسەکەی بوخاریە فەرمیە پاشان بە ڕۆژوو بردە سەر اینجا بە نوێژی جەژنی قوربان بردە سەر اینجا بە سربڕین بە سربڕینی حیوان بۆ خی تەعالا و بوو بە جەژنت چوار ڕۆژی بۆ کردی بە جەژن واتە جەژنەکانمان عیبادەیە لە دوای عیبادە دێ مەچۆ مەعسەی بەدوا بێنە برای بەڕێزی مسلمانم ئەو منکەراتانەی ئەمڕۆ ئەکرێ بەداخەوە تەماشاکەن خۆ ڕازاندنەوەی خەڵکی بە ڕیشتاشین وەڵڵاهی حەدیسی بوخاریە وەڵڵاهی حەدیسی سەحیحە وەڵڵاهی هەر چوار مەزەب دەڵێن حەرامە دەستکاری ڕیش بکەی تۆ یەکسەر ئەو ڕۆژە ئەڵێی خوایە من مەعسیەی تۆ ئەکەم پاشان لە کاتی بەیەک گەیشتنا ماچکردنی یەکتری و ئەنواع وەشکاڵ کەلیماتێک کە لە شەرعا نییە وەکو باسمان کرد پێش و وتمان تۆ تەوقاگەی لەگەڵ برای مسلمانت و پێی ئەڵێی تقبل الله منا ومنک خوای گەورە لە منیش و لە تۆش ئەو عیبادەتانەی کە باسمان کرد قبوڵی بکە کل عام و انتم بخیر، نازانم چی چی ئەم کەلیماتانە بەکارئەهێنرێ لە کاتێکا تۆ کەلیمەیەکی هەتا بڵێی جوان و بەپێزت هەیە خوا تاعەتمان لێ قبوڵ کە یانی خۆت دەبەستیتەوە بە تاعەتەوە جارێکی کە خۆ شوبهاندن بە کافرەکان بە غەربیەکان لە جلوبەرگیانە لە گوێگرتن لە مۆسیقا و لە هەڵپەرکێ و لە داپەرچێ ئەمڕۆ بەس گوێ بگرە بزانە چی ڕۆیە جلوبەرگەکانی مناڵەکانتان سەیرکەن سەر و پرچی مناڵەکانتان سەیرکەن کوێیان لە موسڵمانە چێ ڕەحمەتی خواتان لێبێت ڕەحمەتی خواتان لێ بێ بگەڕێنەوە بۆ دینەکەتان پێغەمبەری خوا صلی اللە وسلم صەحابەیەکی بینی سەروپرچی وەکو کافر چاک کردبوو فەرمووی ئەو سەروپرچە بگۆڕە یان هەمووی بێڵەرەوە یا هەمووی ئەمڕۆ حەفر داهاتوە نازانم ئەنواع وەشکال هەر لە بچکە مسلمان ناچێ بەڕاستی برا بەڕێزەکەم تۆ مەسئولی لێی وەرنە سەر ژنەکانتان جل و بەرگەکانیان تەماشاکەن ئەو هەموو پانتۆڵ و تەسک و تروسکەی کە ئەیبینی لە بازار هەری ئێمەیە با غیرەتمان هەبێ با دینمان هەبێ با بە پەچە و بە عەباوە با ژنەکەت کچەکەت با بێگانە نەیبینێ ئەمە هەمووی ئەو منکەراتانەیە کە ئێمە تێەکەوین تەوقەکردن لەگەڵ ئافرەتان ئەچێ لەگەڵ پورزا و ئامۆزا و خاڵۆزا ئەچێ لەگەڵ خوشتی خێزانی ئەوەکو خوشکم وایە خوشکت نییە لێت حرامە نەزەری تەوقەی لەگەڵ مەکە پێغەمەری خوا فەرمی عليه الصلاة والسلام هەر تەوقەکردنێک لەگەڵ ئافرەتێکی بێگانە کە بۆت جائیزە بیخوازی بێگانە ئەوەی کە بۆت جائیزە بیخوازی مادام جائیزە بیخوازی مێخێکی ئاسنین بە تەوقی سەرتا دا بکوترێ باشترێک ئەو لەوەی دەستی بێتێ و تەوقەی لەگەڵا بکەین مەچن بەسەر ئافرەتانە یەک لە منکەراتی ئەمڕۆ ئێستا چینەوە بە ماڵەوە خەڵکی نانەخوا پاشان هەڵەسن کۆمەڵ کۆمەڵ خۆیانەکەن بە ماڵەکانە تۆ لێرە تەوقە لەگەڵ یەکاکەیت و یەکترێ ناسیت و تەهنیە لە یەکتری ئەکەی ئەچیتە سەر ئەو ماڵە کچی ڕووتە سەری ڕووتە هەمووی دێ ئەچیتە ناویان یەنە دەرەوە ئەمە کەی جایزە ئەم شێوازە پێغەمەر کەی کردوێتی عليه سڵات وسلام ئێوە ئەمە بگۆڕنەوە بۆی دوایەوە تۆ چکلێتێک هەڵەگری دقیقەیە نیو دقیقە سەر لەو ماڵ سەر لەو ماڵ سەر لەو ماڵ ئەدی بزانم ئەمە کوا لە حەدیسا ئەمە هاتووە هەر تووشی منکەرا دەبی بە تایبەتی مامۆسایانی ئاینی پێش خۆیان نەکەن ئەبێ ئەمە ئاوها بکەین بەو شێوەیە ئەوە چیە وەڵا دادە سەری ڕووتە و پانتۆڵی تەسکی لە بەرابێ پێی بڵێ پیرۆزی شەبێ نا ئەبێ پێ بڵێ خوشکم دایکم وا لە خۆت مەکە مانگێکت بردە سەر بەتاڵی مەکەرەوە ئەو شێوازەی کە ئافرەت ئەمڕۆ دەستی یاوەتێ لە جلوبەرگەکانیان، چوونە دەرەوە بۆ بازاڕەکان، لەبەر ئافرەت پیاو بەر ناکەوێ، لەبەر ئافرەت. پاشان ئەمڕۆ شتێکی زۆر مونکەرێکی قەبیح ئەکرێ کە هەموو ساڵێک ئەکرێ، وەرن کاکە پیرێژنان، پیرێمیردان نازانم کێ بچن بۆ سەر قەبران. کوا لە ڕۆژی جەژنا ئەوەمان هەیە؟ وەڵام نەبێ بچن بۆ دوایی یەتەوە ناخۆشی ئەکاتە دڵی کەسوکارەکەی و بگری و بگری و بگری. پێغەمبەری خۆشەویست مرد دنیا نەوەستا صلی اللە علیه و آله و سلم. سەحابە بەڕێزەکان مردن دنیا نەوەستا دنیا ناوەستێ بە مردنی کەس هەتا ڕۆژی قیامەت دەڕاتەوە بێ ئیشی خۆت بکەیت پاشان ئەو ئیسرافەی ئەمڕۆکرێ برا بە ڕێزەکان ئاگاتان لە ئیسراف بێ دەست بڵاو مەبن دەستیش مەگرنەوە نە بەخیل بن نە دەست کراوە بن ئەو هەموو خواردنە فڕێ درێتە ناو ئەو زبڵانەوە کەسانێک هەن ئێستە خواردنیان دەست ناکەوێت لەو لەو سەرزەمینەیە ئاگاداری ئەوە بن کەسانێک هەن ئەچن لەسەر زبڵەکان شت دەخۆن ئەچن گۆشتی پشیلە و سەگە خۆن هیچیان دەست ناکەوێت تۆش لێرە ئەم هەموو خواردنە فڕێ ئەم هەموو پارەیەت سەرف کرد گوناحت دەگا خۆی تەعالا فەرمێ ئینە المبەذیرینە کانوا اخوان الشیاطین ئەوەی ئیسراف بکا برای شەیطانە ئەو بیدعانەی کە ڕوو ئەیا زۆرن لە جەژنەکانا یەک لەو بیدعانی لە هەموو مزگەوتەکان ناوی بیستین کابرایەک دانیشێ قورئانە خوێنێتەوە باقیەکەی تر اللە اکبر اللە اکبر ئەکا شتی وامان نییە ئێستا لە مزگەوت چیتان بینی هەر اللە اکبر کە هەتاکو ئیمام دێ نوێژەکە دەکا تەواو اللە اکبر کۆتایەت لە ڕەمەزانە لە قوربانە لە جەژنی لە بدایەتی ذی الحجەوە لە یەکەوە دەست پێکا تا آخر ئەیام التشریق بەڵام کەسێک دانانیشێ وەڵا دوو ئایەت بخوێنێتەوە بەدوایە بوترێ ئەدەی بەس پێم بڵێن کێ خوێنەوارە بزانم ئەمەی لە کوێ هێنا لە کوێ هێنا لەوانەیە بڵێ مامۆستا ئایا قورئان خوێندن دروست نییە نەوەڵا قورئان خوێندن زۆر گەورەیە بەڵام لە شوێنی خۆی پێغەمبەر صلی الله علیه وسلم وای نەکرد سەحابە وای نەکرد بلال وای نەکرد یەکێکی تر لەو بدعانەی کە ئەکرێ ئەبینین لە دوایە کە خەڵگە ڕاتەوە شخصێک لەسەر سەماعەکە شاسواری مەیدانی مەحشەر رسول اللە صلوات ئەیدا بە عالەما ئەوە کوا هاتووە کوا لە لە لە سیرەی پێغەمبەر علیه الصلوات والسلام صحابە ئەم بابەتانە بۆ شێوات و بۆ شت بۆ دینەکە زیادەکەن ئەمە چەند جار ئاماژەمان پێ کرد و وتومانە لە دین نابێ شت زیاد کەی بڕۆ لە دنیا زیادی کە بڕۆ دەرزیەک دروست کە بە هەموو کوردستان و بە هەموو وڵاتی ئەمە ناتوانێت دەرزیەک دروست کە داهێنان لە دنیا بکە سیارەیەک ناتوانانی دروست کەی برا بەڕێزەکەم نەخشەمان بۆ کێشراوە ڕێگەمان سیڕاتی مستەقیمان بۆ دانراوە تۆ لە نوێژەکە داڵێ ئیهدینە الصراط المستقیم واتە خوایە ڕێگە ڕاستەکەم پیشان بێ ڕێگە ڕاستەکە واتە ئیشی تۆ بەس ڕۆیشتنە لەسەر ڕێگە نەک داهێنان لە دینە پاشان کۆتایی وتارەکە بۆ واهێنین برای بەڕێزم ئێمە ئەو عیبادەتانە کە داواکەین لەخوا خۆی پێی بەخشین ناز ناکەین بەسەر خوایە سورەتی مائیدە ئایەتی بیست و حەوت خوا لە کێی قبوڵەکا ئینەما ئینەما ئەداتی حەسرە یعنی بەس خوا لەو کەسەی قبوڵەکا کە بە تەقوا بێ ئەبێ ئاگادار بی بە تەقوا نەبی لێت قبوڵ ناکرێ دووهەم ئەبێ بەردەوام بی نەک تەواو ڕەمەزان تەواو بی پێچەرۆ تا ڕەمەزانێکی تر نا ڕۆژوو تەواو تەواو نییە شەشەکانت ماوە نۆمینەی حاجیانت ماوە دووشەمان و پێنجشەمانت ماوە زۆری ترمان ماوە ئەبێت تۆ خۆشحاڵ بی بەمە نەک بڵێ وڵا ڕزگارم بوو یا بڵێ وڵا مامۆستامە تەماشاکەن ئێمە هەتاکو لەو ڕەمەزانە ڕزگارمان بوو تووشی چیمانەکاتەوە نابێ وا بڵێ بۆیە یەکێکتر لە علاماتی وەرگرتنی ئەعمالی صالحە ئەوەیە حەسەنە بە دوای حەسەنەیە بێنی ئەگەر سەی ئەو بە دوای حەسەنەیە هێنا واتە بێت چاکە بە دوای چاکەیە بێنی ئەگەر خراپە بە دوای چاکایەنە ئەو علامەتی قبول نەبوونە ئەوە خوا تۆڵەی لێ سەندیتەوە ئەو حەسەنەیە خۆت بەخۆتی پێ ڕەوا نابینی بۆیە خوای تەعالا ئەتکا بەوەی کە گوناحە بکەی بۆی ئەو هەموو چاکانت بسڕیتەوە و نەمێنێ لە نامەی کردەوەکانتا و خاتری خوا نەکەن خراپە بە دوای چاکەکانتا نابێنن پاشان ئەبێ هەستکەی بەخۆشی ئیمان بە شیرینی ئیمان دەبێ هەر تاعەیەک لەمەو دوا تۆ بیکەی لە دڵت ئەوەندە خۆش بێ چونکە ئەو ڕۆژوە لە کۆتایی ئاەتەکە خی تعالا فەرمووی چی لەعلەکم تەتەقون بۆیە ڕۆژوی لەسەر تۆ فەرز کردووە بۆ ئەوەی ببی بە تەقواب کار ببی لە خواترس فەرمانەکانی خوا جێبەجێ بکەی ئەما گەر تۆ پێت ناخۆش بێ عیباەتێکی تر بکەی ئەوە بزانە بەڕاستی لەو کۆمەڵی مسلمانانە نیت کە ئەعمالەکانیان قوبڵە بێ پێغەمبەری خوا فەرمێ صلی اللە علیە وسلم ئەو کەسانە کێن لە ترمذیا فەرمێ یصومون ویصلون ویتصدقون وهم یخافون الا یقبل منهم دەڵێ بە ڕۆژووە بێ نوێژ دەکا دەبەخشێ ئینجا دەشترسێڵە تۆ بڵێ خوا لێ قوبڵ کردبێتم نەک نازکەی بەسەر خۆیان بڵێ تەواو هەموو شتێکم کۆتایی پێهێنا یەکێکی تر لەوانە بریتییە لە خۆ دوورخستنەوە لە کەبائیرەکان، برای بەڕێزم کەبائیرەکان لێسەروو هەموویانەوە شیرک و کوفر و نیفاق کە بەداخەوە عالەمێکی زۆر لە شیرک ئاژی عالەمێکی زۆر لە شیرک ئاژی شیرک چییە؟ خوا دەپەرستێ لەگەڵ خواشا کەسانی تر دەپەرستێ خوا دەپەرستێ و بە قسەی دەکا لەگەڵ خوایە فەرمانی کەسانی کەش جێبەجێیەکە ئەوە شەریک پیاکردنە ئەبێت تەنها خوا بپەرستی نابێ فەرمانی کەس جێبەجێ بکەین خوای تەعالا بەرنامەی بۆ داناوین خوای تەعالا قورئانی ناردووەتە خوارەوە ئەم قسەیەم زۆر جار کردوێتەوە ئێستا بە ڕووی ئێوە شایکەمەوە برا بەڕێزەکانم ئێستا وابزانت تازە خوا تۆی دروست کردووە هەر هەمووتان بە خوێنەوار و نەخوێندەوار هیچ نازانن ئێستا تۆی دروست کردووە ئەو قورآانە دەیاتێ ئەڵێ بڕۆ بەو قورآانە ڕێگەی بەهشت و جەهنەمی خۆت دیاری بکە یاڵە دێ ئەبێ هەمووتان ئەو قورئانە بخوێننەوە بیزانن عەمەلی پێ بکەن ئینجا ئەچیتە بەهەشت ئەگەر نەیخوێنیتەوە و پشتی تێ بکەیت و عەمەلی پێ نەکەی وەڵڵا ئەچیتە جەهەنەم برا بەڕێزەکەم دەیڵێ دە ئێستا هەر کەسێ قورئانێک لە خەیاڵی خۆی ئەگرێتە دەستەوە دەی کاکە لەوانێ بەیانی بمرم دوو بەیانی برم با خێرا بیخوێنمەوە بزانم خوا چی لێ داوا کردووم نەک بە تەقلید و بەلاسایی کردنەوەی دایکان و باوکان و باپیران و داپیران ئێمە بڕۆین زۆربەی زۆرتان لەوانەی کەوا ئێستا تەماشاکەین یانی نازانی ئایەتەکانی قورئان باسی چیە ئەڵێ زانم بیخوێنمەوە هەی ئەڵێ هەر نازانم بیخوێنمەوە هەیە کە ئەشی خوێنێتەوە نازانێ معناکەی چێ ئەوە شێزانێ معناکەی چێ بە قسەی ناکە ئەوەشی بە قسەیەکە بۆ خی تەعالای ناکە ئەوەی بۆ خی تەعالای ناکە تەماشاکەی سەرگردان و ماڵوێرانە بێبرا بەڕێزەکە